بسم اللە الرحمن الرحیم. بەناوی خودای بەخشندە و میهرەبان. خڕبوونەوە لە پەرداخێک بە شێوە و ڕەنگ سەرزارەکی بۆ کردارێک بوون بە یەک دەگرن چەند خودکارێکی ڕەنگا و ڕەنگ خڕبوونەوە لە پەرداخێک بە شێوە و ڕەنگ سەرزارەکی بۆ کردارێک بوون بە یەک دەگرن بەڵام پێنووسێکی خۆشنووسی سپینووس نەخاپا و هەڵنەزەنی بە وێنەی حەمرین بوو بە قەندیل، نەکرد قەندیلی بە مەندیل، بوو بە سورێن، بوو بە شێوی ئاسنگەران، بوو بە لوتکەی سەختی شنوور، بوو بە سنوور، سنووری کاڵا و بەرگسوور. دەپرسم. دەپرسم ملخامە ڕوخام و خاوەن فام و قامەی چیە و کێیە خەڵکی کوێیە پەساپۆرتی کام ئاسمانی لە چاو ون و کام ئۆقیانوسی بێ بن و کام دەربەندی هەزار و یانزە مان کون و کامە ڕێگە و کێه جێگە و کامە دورگە سێ سەد و شەست بت و ڕوگە و کام ئاواییە ڕەش ڕەنگ و کامە ئێ هاتە لا پەڕگەی لە هەگ بێ بۆیە دەڵێ لە سەرە خۆ بە ڕاشکاوی لە وەڵامدا دەڵێ بەڵێ. ئەمن قەڵەمی قامچی لقی بەڕوێکم دا بەڕوێکی زۆر بە تەمەن تا بڵێی گەنج کەڵەبەڕوو بەژن تاقە کەڵەگەت و خەزان وەری و بەڕوێکی لاخ و گەڵا کوڕوزاو و ڕەگ دا کوتراو بە ڕوویەکی قەت ئەستوور و قەت بریندار، برینداری دۆخی بیوری دەسک لە دار، داری زڕە دارەبەن و وەڵگی کرمێ و کەوت و سکیدار، لە باغە جوانەکەی کوێستان، کەژ و جەنگەڵی کوردستان، هەر من نەبێ تا قانە بووم بە تاک ڕوام، تەنها ژیام، دوورە پەرێز، نزیک لە خوێنی سەربەرزی و دوور لە قەد و غیرەت نزمی، دەنا هەموو دراوسێکانم، دار و درەختی جیرانم، بەر و گەڵا و پەلیان فرۆشت. نەماوی ناوخۆ و بیانی سەر بە هەتاو کە دیتیانن، دوور و نزیک کە بیستیانن، دارەکانمان هەموو کڕان، بە بار بران، بوون بە تەختەی تەخت و دەرباری پایتەخت. کە وایان بیست هەموو لقی غەمیان کرۆشت بەس من بە ڕوێکی خوا کرد بووم شقڵی ژێر تاوڵو لایلۆن نیم مەسڵەحە نیم دەست کرد نەبووم شوڵەکانم بۆ باڵندەی دارستانم نابنە تەپکە و سەوە و قەفەس بۆ هیچ بولبول و سورە گوڵ نابنە سندوقی بێ نەفەس یا وەکو دوڕە حیزەران وەکو بن گەندەڵە چنار نابنە داردەستی گاوانێکی نالەبار شێوەی ملی کووڕی گۆچان وەکو گەردنی کەچی گۆپاڵ سەرشۆڕناکەن، بۆ هیچ شوانێکی ستەمکار بێ پەروایە. ڕانی مەڕێ، شوانکارەی گەر ورچ بێ مێژوو ڕوونەکی بەسەر دێ، گشت ئەنگوستێک وەک مانگی چوار دە دەست نییە، دڵنیا بن هەموو شێخاڵێک ڕێ نییە، دۆڵێک باس و ئاژانس هەنە. فێڵ و دەمامکی دزینە، تەنێک ئەنتێن تێنتی قەڵای مەردایەتین، گەلێ قودولکە و فتیلە یا پەڵوختە چرا ڕەشکە، سیانووری بیر و بین و بینایینە، خەردەلی ڕەوشتی جوان و نەتەوەیی و لوتکەی هەرە بەرزی دینە. بەکرێگیراون ئەوانەی دەڵێن پڕشنگی خۆر و زەوی تاریک دەبێ جیا بێ، دنیا پەرستن ئەوانەی دەڵێن ئامانجی جیهانمان، فەلسەفەی بوون و ژیانمان تەنها خاک و بەرد و ژابێ کەودەنن، گوارەی گوێی ئەهریمەنن هەموو ئەوانەی دەڵێن زەوی ئازادی کێڵگەی ژینی شادی و کاتی مەگەر بەس لە دنیا زابێ اللە اکبر اللە اکبر.